ئەگەرن و پاشایەکی زۆر زۆردار هەبوو هاوڵاتیان لێ ترسان مەملەکەتانی دەوروبەر بە مەترسیداریان ناوبرد ئەم پاشایە پیر ببوو ئەمجا خوا کوڕێکی پێ بەخشی پاشا زۆر دڵی پێی خۆش بوو دانی بۆ گرت شیردەریان بۆ هێنا و زۆر بە جوانی پەروەردەیان کرد تاک و شازادە تەمەنی گەشتە حەو ساڵان ئەمجا پاشای باوکی کاهینێکی بۆ گرتاک و فێری خوێنەواری بکات و شارەزای ئاینی خۆیان بکە سێ ساڵ ئەم کاهینە فێری زانست و زانیاری کرد ئەمجا پاشا چەند پاڵەوانی بۆ بەکرێگرت فێری شەڕەشیر و تیر ئەندازیان کرد لە تەمەنی بیست ساڵاندا پاڵەوانێکی لێدەرچوو ناوبانگی دەرکرد، ئەم کوڕە کە ناوبانگی خۆی بیستەوە کەوتە کاری خراپکردن و کچ هەڵگرتن و پەلاماردانی سوپای مەملەکەتانی دەرو دراوسێ سکاڵای خۆیان برد بۆ باوکی، باوکیشی پێنج پاڵەوانی تایبەت بە خۆی هەبوو زۆر ئازا بوون، ڕۆژێک ڕقی لە کوڕەکەی هەڵەسێت و فەرمان بەو پێنج پاڵەوانەدا بڕۆن ئەو سەگەم بەدەستی بەستەوە بۆ بێنن. ئەوانیش ئەڕۆن و ئەیگرن قۆڵبەستیەکەن ماوەیەک لە بەندیخانە توندیەکە دوایی ئازادیەکە کوڕەکەی ئەم کینەی لە دڵ دامێنێتەوە بەرامبەر باوکی دوای دە ساڵ باوکی خۆیە کوژێ ئەمجا خەڵکەکە وەزیرانی دەوڵەت کۆکاتە و هەڕەشیان لێکاتوەڵێ ئەبێت بە پاشای خۆتان پەسەندم بکەن ئەگەر نا لە باوکم ئازیزتر نین هەمووتانە کوژم وەزیران زۆر ئەترسن بۆیە هاوارەکەن کە ئێمە کوڕە پاشامان پەسەندە ئەمجا عجیبی کوڕە پاشا بووە پاشا فەرمانی دا خەزێنەی مەملەکەت ببەخشنەوە بەسەر هەژاراندا دوای چەند مانگێک ئەمەندە بۆ خەڵکەکە باش بوو هەمویان خۆشیانەویست دەستی کرد بە بەخشینەوەی پارە و سامان بەسەر سەرۆک خێڵانی دەشتەکی عەرەبدا بەسەر جەردە و ڕێگراندا کارێکی کرد هەموو خۆشیان ویست شەوێکیان شاعجیب خەونێکی هێندە ترسناکی بینی تاک و بەیانی نەنووسەوە و ئەم دی و ئەو دیوی کرد بۆ بەیانی کە چوە سەر تەختی پاشایەتی وەزیران بەلای دەستی ڕاست و دەستی چەپیدا دەستە و نەزەروەستان ئەفسەران و گەورە پیاوانی مەملەکەت لە دەوری بوون شاعجیب فەرمانی دا هەر ئەمڕۆ هەموو ئەستێرە ناسان و فاڵچیان و ئەوانەی ڕمڵ لێدەن کۆبکەنەوە دوانی وەڕۆی ئەو ڕۆژە لەگەڵیان کۆبەوە پاشا دەستی بە جێڕانەوەی خەونەکەی کرد وتی ئەمشەو لە خەومدا هەموو جۆگران وتیان خوا بە خێری بگێڕێ پاشا دەستی بە سنگەوە بۆ گرتن ئەمجا لەسەری ڕۆیشت باوکم کە مردووە لە بەرامبەرم داوەستا بوو ژان گرتی زینەوەرێکی لێ هاتە دەرەوە بە هێندەی هەنگێک منیش زۆر سرم سوڕما بوو هەر سەیری ئەو زیندەوەرە بچووکەمە کرد سەرنجم دا گەورە بوو گەورەتر بوو تاکو بووە شێرێک ئەمجا سەیرم کرد نینۆکەکانی وەکو خەنجەر وابوون لە پڕێکدا پەلاماری منی دا منیش هاوارم کرد و ڕام کرد لە ترسانە خەبەرم بووە ئەوانەی خەویان شیە کردەوە سەیری یەکتریان کرد کەوتنە مقۆمقۆ دوای یەکێکیان کە گەورەی ئەوانی تربووتی قوربان هەمومان گەشتینە ئەم شیکردنەوەیە کەسێک لە بەرەبابت لێ پەیدا بێ هەوڵی کوشتنت ئەدا شاعجی بوتی درۆکەن چونکە من هیچ برایەکم نییە لە بەرەبابم ئەمجا فەرمانی دا ئادەی ئەو کۆمەڵەی خەون شیەکەنەوە بیان گرن و لێیان بدەن پاسەوانان ئەو کۆمەڵە ئەستێرەناس و خەونزانانە فەلاقەکەن شەو ئەگەڕێتەوە ماڵ بیرەکاتەوەو بەخۆی ئەڵێ کێ ئەڵێت ئەو خەون شیکەرانە و ڕاست ناکەن؟ ئەبێت هەر ئێستا لێپێچینەوە لە کەنیزەکەکانی باوکم بکەم. ئەمجا فەرمانە دا با هەموو کەنیزەکەکانی کۆشک کۆببنەوە. کە کۆئەبنەوە دوای لێکۆڵینەوەیەکی فرە کەنیزەکێکی پیشان ئەدەن سکی حەوت مانگە بێ. ئەڵێن ئەم سکە لە باوکی ڕەحمەتیت بووە. کەنیزەکەش دانی پیانێ. بۆ ڕۆژی دواتر دوو کۆیلە بانگکات و کەنیزەکیان ئەداتە دەست و ئەڵێت بچن لە دارستانێکدا ئەم کەنیزەکەم بۆ بکوژن دوو کۆیلە کەنیزەکە بەن و ئەڕۆن لەوێ کە سەرنجەدەن کیژێکی زۆر نایە بوو جوانە لە نێو خۆیاندا پێیان باش نییە ئەم ژنە جوانە تیا بچێ ئەڵێن ئەیبین بۆ خۆمان ئەمجا ئەبێتە شەڕیان لەسەر کەنیزەکە ماوەیەک یەک ئەهێن و ئەبەن هێندە زانن چەند ڕم بە دەستێکی ڕەشپێست لیان پەیدا بن دوای شەڕکردنێکی گران هەردووکیان ئەکوژرێن کەنیزەکەکە لە نێو دارستانەکەدا ژیان بەسەرەبا کە نۆمانگە تەواوەکە کوڕێکی ڕەشتاڵی جوانیە بێ لە دارستانەکەدا ناوکی ئەبرێت و لە هەندێک کوتاڵی بەری خۆیەوە ئاڵێنێ ئەمجابیری ئەو نازونیعممەەی جارانی خۆی ئەکەوێتەوە بوو شەهرەزاد وتی ڕۆژێکیان کەنیزەکەکە لە دارستانەکەدا شیری مناڵە بەرمەمکانەکەی ئەدا کۆمەڵێکی زۆر لە ڕاوچیان خۆیان بەو دارستانەدا کرد و تولەوتانجی و سەگی ڕاویان پێبوو سوارەکانیش هەواڵیان بردەوە بۆ سەرۆکەکەیان کە ناوی مرداز بوو سەرۆکۆزی بەنی قەحتان بوو ئەم سەرۆکە 500 ڕاوچی هێنابوو بۆ ڕاوشکار سوارەکانی دابەزاند و فەرمانی دابحەوێنەوە خۆیشی کەنیزەکەکەی بردە ڕەشماڵەکەی خۆی و هەواڵی پرسی کەنیزەکەش چی بەسەر هاتبوو بۆی چێڕایەوە، ئەمجا فەرمانی دا خۆیان کۆ بکەنەوە و دەست بە کار بن و خەریکی ڕاو بن. ئێوارەی ئەو ڕۆژە گەڕانەوە ناو هۆزی بەنی قەحتان. سەرۆک مرداس فەرمانی دا ڕەشماڵێکیان لەو لا خۆیەوە بۆ هەڵدا، پێنج کەنیزەکی بۆ نارد تاکوو پەزێرایی بکەن. دوای ماوەیەک مرداس هێندەی ئەم کەنیزەکە خۆشویست مارەی کرد. دوای ماوەیەک کەنیزەک سکی پڕ بوو نۆ مانگە و نۆ ڕۆژەی بەسەر برد و خوا کوڕێکی ڕەشتاڵی جوانی پێ بەخشین ناویان نا سەهیم لەیل و غەریبی کوڕی کە لەو دارستانەدا و لە غەریبیدا لەدایک بوو برایەکی بۆ بوو ئەمجا مرداسی مێردی کەنیزەکە زۆر بە جوانی هەردووکیانی پەروەردە کرد کە تەمەنیان بۆ حەو ساڵان باوکیان مەلای بۆ گرتن و فێری خوێندن و نووسینی کردن لەگەڵ شەرعێتدا هەروها ئەدەب و مێژوو، کاتێک غەریب و سەهیم تەمەنیان گەشتە پانزە و شانزە ساڵان، باوکیان هەردووکیانی ناردە بیابان و بەردەست پاڵەوانانی شەڕشیر و تیرئەندازان تاکو بوونە دوو پاڵەوان، دەستیان بۆ ڕاکێشرا و بازەکران، گەر هەریەکەیان سەد کەسی بۆ بهاتایە مەیدان لێیان ناترسا. هەرچەند مرداسی باوکیان سەرۆکی ئازاترین هۆز بوو بەڵام دوژمنیشی هەبوو هاواریەکی مرداس ژن دێنێ بانگێکە بۆ ئاهەنگەکەی مرداسیش چل سواری هۆزەکەی لەگەڵ خۆی بات و سێسەد کەسێک لە نێو هۆزە مێنەوە بۆ پارێزگاری کردن لە خێزانەکان لە هەموو لایەکەوە میوانان ئاهەنگی حەسانی کوڕی سید سابت خۆشەکەن دواتر هەر کۆمەڵە و بەرەو هۆزی خۆی ئەبێتەوە کەمرداس گەڕایە و گەیشتەوە ماڵ سەیری کرد دوو لاشە کەوتون و داڵ و واشە گۆشتیانە خۆن زۆر ترسا غەریبی کوڕی بینی و پرسی چی ڕوویداوە ئەوێژوتی بەڕاستی لەگەڵ براکەمدا سەد سوارمان برد و کەەوە ڕۆشتن چوینە ڕاو هۆز چۆڵتر ببوو حەمل کوڕی ماجد هێرشی کردوتە سەر هۆزەکەمان خەڵکێکی زۆریان لێکوشتوین ئەژن و مناڵانیان بەدیل بردوین لە نێویاندا مەهدیەی خوشکم تومەز حەملی کوڕی ماجد کاتی خۆی پیاوماقۆڵانی هۆزەکەی ئەنێرێتە خوازبێنی مەهدیەی کچی مرداز ئەمیش دەزەنێ بە ڕویانەوە و کچەکان ناداتێ لەبەرەمە حەمل ماوەیەکی باش چاودێری هۆزی مرداسەکە بۆ هەلێگە گەڕێ تاکو لە تۆڵەی ئەو ڕازین نەبوونەدا شاڵاو بەرێت بۆ هۆزەکان هەلی چۆڵ بوونی هۆزەی کچەکەی مردازە قۆزێتەوە و ئەزانێ لەم لایشەوە دووبرا پاڵەوانەکە سەد پیاوی هۆزەکەیان بردووە بۆ ڕاو چەند چەکدارێک هێنێت و پەلاماری هۆزەدا زۆریان لێ کوژێت و ژن و مناڵیان بە تاڵانە بە ئەمجا بە سەرکەوتویە گەڕێتەوە ناو هۆزەکەی خۆی کە ناوی هۆزی بەنی نەبهان بوو کە غەریب و سەهیم اللەیلی برای ئەگەڕێنەوە لە ڕاوکردن ڕەشماڵەکانیان ئەبینین سووتا و نۆژن و مناڵانیان بە تاڵان براون هاواری سەهیمی برایە کاڵێت ئادەی سەهیم چەکدارانی ئازا ئەوەتا هیچ یۆزەکەمان نەماوە با هێرش بکەینە سەر هۆزی بەنی نەبهان لانی کەمژن و مناڵەکان لە چنگیان دەربێنین ئەمجا دوو براکە لەگەڵ ئەو سەد سوارێدا هەڵەکوتەنە سەر هۆزی بەنی نەبهان و پەلاماریان ئەدەن بە سەدان کەسیان لێ ئەکوژن و غەریب ئەگەڕێ بە دوای مەهدیەی خوشکیدا ئەڕوانێت حەمل خستوێتیە بەردەمی خۆی و غارەکە تاکو بیفڕێنێ غەریب بۆ یەچێت و ئەکەونە پەلاماردانی یەکتری غەریب سەری حەمل ئەپەڕێنێت و خوشکەکەی ڕزگارەکە هەموو خێزانەکان ئەهێننەوە کەللەسەری حەمل بەسەری ڕمی غەریبەوە بوو کە ئەو دوانیوەڕۆ گەڕانەوە ناو ڕەشماڵە سووتاوەکانیان غەریب ئەم شعرەی وت لە جەنگا هێندە ئازا ناسراوم هەتا دێویش لە من هەڵدێ لە تاوم لە چەپمدا مەرگ خۆی مەڵاس داوە بەلای ڕاستە کە شمشێرم دەهاوم وەرە سەیری ڕمی تیژم لە جەنگا بریسکەی دێوەک و مانگی چەماوم ئەگەر نەت بیستوە غەریبم ناوە خەجاڵەت نین کە پیاوان بێنن ناوم مرداس کە سەیری کوژراوەکانی کرد ڕەشماڵە سوتاوەکانی بینی پەژارە دایگرت غەریب دڵی دایە و باسی ڕزگاربوونی خێزانەکانی هۆزی کرد و سوپاسی خی کرد کە مەهدیەی خوشکی سەلامەتە مرداسیش ئەم لاو ئەو لای غەریبی ماچ کردوتی ڕەنج بە خەسار نەبووم لەگەڵ تۆدا دەستت خۆش بێ خەڵکەکەش هەمویان لە چوار دەوریان کۆبوونەوە چەند کەسێکیان وتیان ئاغا گەر غەریب بە فریامان نەکەوتایە کەسمان دەرناچوو غەریب کە خۆی مەهدی ڕزگار کردبوو بیری لەوە کردەوە کە ئاخۆ بۆچی داوای ناکە لە مرداس ئەم نهێنی لای چەند هاوڕێکی باس کرد و ڕاوێژی پێکردن مرداس لە زمانی خەڵکەکەوە بیستیەوە، زۆر توڕە بوو، دەستی کردە جنێودان بە خۆی و بە مانگ و خۆر، بە ئەو بێ ئەمەکیەی غەریب، وتی تۆ سەیری بکە ئەم بێ مێشکە چۆن ئەوێرێ چاو ببڕێتە کچەکەم! ئەمجا یەکێک لە هاواری خۆشەویستەکانی بەگیر هێنا و ڕاوێژی پێکرد وتی، بڕیارم داوە بیکوژم. هاواریەکەی وتی، بە دەستی خۆت بیکوژی ئەوە گونجاو نیە و خەڵک سەرزەنشتت دەکەن، چونکە دەمێک نیە کچەکەتی لە بەدیل بردن ڕزگار کرد. مرداز وتی، ئەی باشە چی بکەم باشە؟ ئەویش وتی، چاودێری بکە تاکو ڕۆژێک ئەچێتە ڕا و چەند کەسێک ببە و هێرش بکەنە سەری و بیکوژن لە سەر ڕێدا و لە لاپاڵی شاخەکەدا ئەشکەوتێکی لێیە خۆتی تێدا بشارەوە هەر سەد چەکدارەکەی بکە سەر و پێیان بڵێ تا نەیکوژن نەگەڕێنەوە. خۆیان مەڵاسدابوو چاوەڕێی گەڕانەوەی غەریب بوون لەو لایشەوە کە هۆزەکەی حەملی کوژرا و هەڵدێن ڕووەکەنە لای برایەکی حەمل کە پاڵەوانێک بوو بۆ خۆی هانای بۆ ئەبەن و باسی کوژرانی حەملی بۆکەن ئەویش دوای تەعزیە و ڕێوڕسمی 500 سواری شمشێرباز کۆکاتە و ئامادەی پەلاماردانی هۆزی غەریبە بن کە بە ڕێگادا دێن و بەناو دارستانەکەدا تێپەڕن، لوتیانە تەقێ بە لوتی سەرۆک مرداسی و سەد و پەنجا شمشێربازەکەیدا. برای حەمل هاوارەکە بیان کوژن و ئەوەی خۆی دا بەدەستەوە بەدیل بیگرن. دوای شەڕ و پێکادانێکی زۆر، شەست کەس لە پیاوانی مرداس ئەکوژرێت و نەوەت کەسیش بەدیلی جەنگ ئەبرێن لە نێو گیراوەکاندا مرداس ئەبێ بە قۆڵبەستکراوی گیراوەکان هێندە ئەشکەنجە درێن مردن باوات ئەخوازن مرداس لە دڵی خۆی داڵێ ئەوە لەبەرەوەی من ویستم غەدر لە غەریب بکەم بۆیە خوا تووشی ئەم نەگبەتەی کردم برای حەملی کوژرا و هۆزەکەی ئەو شەوە کردیان بە ئاهەنگ و سەما لە خۆشی تۆڵەسەندنەوەکەیان سەهیم لەیلی برای غەریب خۆی کرد بە ڕەشماڵی مەهدی خوشکیدا تاکو و برینەکانی بۆ تیمار بکە خوشکەکەی دەستەکانی ماچ کرد و کەوتە تیمارکردنی بەدەم قسەکردن و گریانەوتی کاکە ئاگادار بە باوکم پیلانی بۆ غەریب داناو کە بیکوژێت 150 کەسێکی چەکداری لەگەڵ خۆی بردووە منیش چاودێریم کردوون ئێستاوەتان لە دارستانی دۆڵەکەی سەرەڕێی گەڕانەوەی غەریب تاکو هەرکە غەریب دەرکەوت ئەو هەموو چەکدارە پەلاماری بدەن و لە کاتی شەڕکردندا غەریب کوژن کە سەهیم لەیل ئەمەی بیست جلەکانی لەبەرکردە و شمشێری کردە قەدیدا و زرێ پۆشی پۆشی و سوار بوو بەغار خۆی گەیاندە شوێنی ڕاوەکەی غەریب کە دۆزیەوە پێیوت دەی بەبێ من ڕاوی خۆت بکە. ئەمجا بردیە لاو و پێی وت، باوکم پیلانی بۆت داناوە بتکوژێ. چەکدارەکانی لە دۆڵەکەدا ئامادەن. غەریب سەری داخست و غەم دایگرت. سەهیم وتی، ئەوە منیش هاتووم نەهێڵم ئەو پیلانە سەر بگرێ. لە گەڕانەوەدا بەو ڕێگەیەدا مەڕۆ. کە گەڕانەوە بەلای دارستانی دۆڵەکەدا ڕەت بوون، ئەو ناوە کشومات لایان دا کە چون ناوە زانیان دراوە بەسەریاندا و زۆریان لێ کوژراوە بە کوژراوانی برای حملدا بۆیان دەرکەوت کام هۆز پەلاماریان داون بەرەو ڕەشماڵەکانی ئەو هۆزە بوونەوە نیوە شەو گەشتن ئەمجا غەریب و سەهیم لیل دزیان کردە نێو ڕەشماڵانی هۆز گەڕان گەڕان تاکو و غەریب مرداسی بە قۆڵ بەستراوی دۆزیەوە چوو لە لایەوە دانیش پێیوت مامەگیان بێخەم بە مامێشی خۆی بۆ نەگیراوتی ڕوزەرد خۆم غەریب گەڕابوونەوە فێرکرابوون کە ئەسپەکانیان بکەنەوە و هەر کەسێکی هۆزی خۆیان گەشتە لایەن ئەسپێکی بداتێ خۆشیان کە هاتن بۆ ئەم ڕەشماڵانە کۆمەڵە چەکی کوژاوانیان لە ئەسپەکانیان بارکردبوو جا هەرچەند کەسێک بەدزی هۆزی حملەوە کە چونت کەنا ڕەشماڵان ئەسپێکیان وەرەگرت قەڵغان و شمشێریشان وەرەگرت و ئامادەی جەنگین ئەبوون کە هەمویان ئازادکران غەریب و سەهیمیش چوونەوە کەنار ڕەشماڵان و پیلانی بۆ دانان چی بکەن سوارەکان بە چواردەوری ڕەشماڵاندا هاواریانەکرد ئەو چێوانەش دەنگێدایەوە پیاوانی هۆزی برای حەمل پەلاماری شمشێریاندا و چونکە دنیا تاریک بوو شەو بوو کەس کەسی نەئەناسیەوە چێوەکانیش دەنگیان ئەدایەوە ئەمان سەریان لێ تێکچوو بەربوونە گیانی یەکتری و تا ڕۆژ بۆ لە خۆیان کوشت کە دنیا ڕووناک بۆوە بەنەوە گیراوەکە و غەریب و سەهیم و کۆمەڵی ڕاوچی کەوتنە گیانیان ئەمان کینە لە دڵ و ئەوان ماندووی جەنگی ڕۆژی پێشوو جەنگی خۆ بە خۆیان بە درێژی شەو ئەنجام هۆزی بەنو قەحتان جەنگیان بردەوە و ڕەشماڵانیان سووتاند و زۆریان لێ کوشتن ئەوانەی کە نەکوژران هەڵاتن مرداس و سوارەکانی غەریب و سەهیمی جووتەبرا بە دڵخۆشی و سەربەرزی گەڕانەوە کە گەشتنەوە ڕەشماڵان و خێزانان هاتن بە پیر جەنگاوەرەکانیانەوە و هەلهەلەیان لێدا ئەمجا بەرامبەر ڕەشماڵی مرداس ڕەشماڵێکیان بۆ غەریب هەڵدا کوڕ و کاڵانی هۆزی بەنو قەحتان هەمویان ڕویان کردە ڕەشماڵی غەریب مرداسیش کە ئەمەی بینی زۆری پێناخۆش بوو هێندەی ڕقی لە غەریب بووە بەو چەند کەسەی دەوروبەری وت هەر ئێستا هاوارەکەم کچەکەمت نادەمێ غەریب یەکێکان هەڵیدایە ئەوە کەی قسەی پیاوی ژیرە مرداز وتی ئەی چی بکەم بۆ ئەوەی مەهدی نەدەمێ کابرا وتی کە هاتە خوازبێنی پەڵپ و بیانوی گرانی وای پێ بگرە کە بۆی جێبەجێ نەکرێ مرداز قسەکەی زۆر پێخۆش بوو شەو لێ نووست شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی ڕۆژی دوایی غەریب چەند پیاوێکی هۆزی لەگەڵ خۆی برد و چوونە لای مرداس ئەویش بەخێری هێنان ئەمجا غەریب وتی مامە گیان کاتی خۆی پەیمانێکت بە مندا ئەوی ژووتی وابوو ئێستاش خاوەنی قسەی خۆمە غەریب وتی ئێستاش ئەم پیاوانم هێناوە تاکو و جێبەجێ بکەی مردازوتی کوڕی خۆم کاتی خۆی کوڕێکم هەبوو زۆر پاڵەوان بوو خەڵکی باسی ئازایەتیانە کرد ئەم کوڕم چوە ڕاوشکار خۆی و سەد پاڵەوانێک غەریب خۆی بۆ نەگیرا وتی مامە گیان حەقی تۆ لە لای کام پاشا و سەرکردەیە تا بچم تەخت و تاراجی تێک بشکێنم و تۆڵەی تۆی لێپسەندم مردا زوتی کوڕەکەم پەلەمەکە ئەمجا دەستی بە قسەکردن کردوتی ئەو کوڕە پاڵەوانم لەگەڵ ئەو سەد کەسەی تر ئەچنەڕاو ئەم دۆڵ بۆ ئەو دۆڵ ئەم شاخ بۆ ئەو چێو تا ئەگەنە دۆڵێک لەوێ دێوێکیان لێ پەیدا بێ کە درێژەکەی هەفتا باڵە بێ پەلاماریان ئەدا هەمویان ئەکوژێت و کوڕەکەی منیش ئەکوژێت ئیدی لەو کاتەوە سوێندم بە هەموو بتەکان خواردووە کە تۆڵەی ئەو کوڕە پاڵەوانم وەربگرمەوە دوای خۆشم سوپایەکم پێکەوە ناو چووم بەڵام بێسوود بوو چونکە ڕاوی ناین ئەو دێوە لە دۆڵی گوڵاندایە کە کۆشکی ساسای شێتی لێە غەریب بێ سێ و دوو پەیمانی دا کە دێو سەعدانی بۆ بکوژێ بە دڵی خۆشەوە لە ڕەشماڵ هاتە دەر بەختیار ساز بوو بەوەی کە بە ئاواتی خۆی گەیشتووە تا گەڕێتەوە ماڵ بۆ پیرێژنەکەی دایکی جێڕێتەوە دایکی دەست دەکا بە گریان و بە غەریبی کوڕیەڵێ کوڕی شیرینم ئەم مامێت زۆری ڕقلێتە خۆشی ناویت ئەگینا داوای کاری وا گرانت لێ ناکا کوڕەکە مرداس پیاوێکی زۆردارە بە قسەی فریو مەخۆ دێتە دەرەوە ڕوانێ دووسەد هاواری لە هۆزی بەنی قەحتان دەست لەسەر شمشێر چاوەڕێکن هەمووتیان گەورم ئێمە ئامادەین لەگەڵت بین غەریب زۆری پێخۆش بوو دوو ڕۆژ بەڕێو بوو ئەمجا لە بناری شاخێک لایەندا تاکو بحەوێنەوە کە سوارەکان نووسن دوای ئەوەی ئەسپەکانیان تااقەت کرد و بەستنیانەوە بەڵام غەریب خەوی زڕە بە شاخکەدا هەڵگڕا گەیشتە ئەشکەوتێک کە سەیری ناوی کرد ڕووناکێکی بینی کە چووە ناوە پیرەمێردێکی بینی کە لی پرسی وتی چل ساڵم تەمەە برۆکانی هێندە درێژ بوو بەسەر چاوانی داهات بوو نەخوار سمێڵی هێندە درێژ بوو دەمی داپۆشی بوو کە غەریب ئەم پیرەمێردەی بینی زۆری بەلاوە بەبایەخ بوو پیرەمێردە لە غەریبی پرسی، ئەڵێی گاوری بت پەرستی بەرامبەر خوا ئەوەستی دوژمنی باڵادەستی؟ غەریب ترس دایگرت، لە پیرەی پرسی، ئەو خوای تۆ لە کوێیە تا بچم بۆ لای؟ ئەیژوتی، خوای من هینی هەموو دنیایە، ئەبینێ و نایبینن، ناتوانن بیدوێنن. بە دەستی ئەو ئەستێران و زەمین خولاوە، شەو ڕۆژان هەر خۆی دایناوە. ئەمجا وتی، کوڕی خۆم! من لە نەتەوەی عاد بووم وەکو ئەوان منیش خەریک فەساد بووم خوا هوت پێغەمبەری بۆ ناردین تا بۆی کرا ئامۆژگاری کردین چونکە من بڕوام بەو خوای هێنا خوا لە غەزەبی خۆی پاراستنی بەڵام نەتەوەکەم هەمویان تیاچون سەردەمی نەتەوەی شمودی شمبینی کە حەزرەتی ساڵح ئامۆژگاری کردن بۆ خواپەرستی دواتر خوا غەزەبی لە ئەوانیش گرت ئەمجا خوا ئیبراهیمی نارد بۆ سەر نەمرود ئەوە هەموو بینیمان چیان بەسەر هات ئیتر من لەم ئەشکەوتەدا ماومەتەوە خوایش ڕازیمەدا غەریب زۆر بەو پیرەمێردە معجب بوو بڕوایشی بە قسەکانی هێنا بۆی لی پرسی چی بڵێم بۆ ئەوەی بێمە سەر ئەم دینەی تۆ پیرە مێردەوتی بڵێ لا ئیلاهە إلا الله ئیبراهیم خەلیل الله ئەم جاوتی لە دڵی خۆتدا شیرینی ئیسلام و بڕوابوون بچەسپێنە هەندێک لە فەرزەکانی فێرکرد کە بیکا هەندێکیش لە صحف تاکو بیخوێنێ دوای پرسی تۆ ناو چییە ئەوی جوتی غەریب ئەمجا پرسیەوە نیازی کوێت هەیە غەریب ئیتر لە نوکەوە بەسەرهاتی خۆی بۆ جێڕایە و تاگەیشت نەباسی هاتنی بۆ کوشتنی دێو سەعدان ئەمجا پیرەمێت پرسی بۆچی تۆ شێتیت وا هەر خۆت بە تەنیا ئەچیتە کوشتنی دێو سەعدان غەریب و تێر خۆم نیم قوربان دوو سەد پاڵەوانم لەگەڵدایە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان